سورەتی عەبەس. بسم اللە الرحمن الرحیم. بە ناوی خوای بەخشندەی میهرەبان. عەبەس وتولا ان جاءه الاعمی. پێغەمبەر ڕووی گرژ کرد و پشتی هەڵکرد کە کوێرێک هاتە لای. سوودی پێ بگەیەنێت. اما من استغنا فانت له تصدی وما علیک الا یزکا. کەچی ئەوی کە خۆی بێ نیاز دەزانێ تۆ ڕووی تێدەکەیت وە هیچ لەسەر تۆ نییە کە ئەو بێ بڕوایە کە بە دەست نوێنەرانی بەڕێزی خێرخواوەن. قتل الانسان ما اکفرە. بکوژشێ خراپترین نەفرەتی لێ بێ ئادەمی چەند پێ نەزانە. من ای شیء خلقه من نطفە خلقه فقدرە. بیر ناکاتەوە بزانێ کە خوا لە چی دروستی کردووە. لە دڵۆپێک ئاو دروستی کردووە و ڕێکی خستووە. ثم السبیل یسره ثم اماته فاقبره. لە پاشان ڕێگەی چاک و خراپی بۆ ئاسان کردووە، ئینجا دەیمرێنێ و دەیخاتە گۆڕەوە. ثم اذا شاء انشره. لە پاشان کاتێ کە ویستی زیندووی دەکاتەوە.